بەناوی خودای بەخشندە و میهرەبان سوێن دەخۆم بە ڕۆژی قیامەت سوێن دەخۆم بە ویژدانی زیندوو و نەفسی ڕەخنە لەخۆگر کە لۆمەی خۆی دەکات ئایا مرۆڤ وا دەزانێت هەرگیز ئێسکەکانی کۆ ناکەینەوە؟ بەڵێ لەوە زیاتریش دەکەین و توانامان هەیە کە نەخشە وردەکانی سەر پەنجەکانی بەدی بهێنینەوە. نەخێر با گومانی وا نەبات، بەڵکو ئادەمیزاد دەیەوێت گوناه و تاوان بکاتە پیشەی خۆی بە درێژایی ژیانی، یاخود دەیەوێت قیامەت لەبەردەمیدا بەرپا ببێت ئینجا باوەڕی پێ بهێنێت. بێباکانە دەپرسێت، کوا؟ کەی ڕۆژی قیامەت بەرپا دەبێت؟ بە خەیاڵی خۆی زۆر بە دووری دەزانێت. کاتێک دێت چاو ئەبڵەق دەبێت، مانگیش دەگیرێت و تاریک دەبێت، ئەویش هەڵدەوەشێت، یاسای بوونەوەر تێکدەچێت و خۆر و مانگ کۆدەکرێنەوە و دەدرێن بە یەکدا. ئەو ڕۆژە ئینسان دەڵێت، ئەی هاوار، بۆ کوێ ڕابکەم؟ لە کوێوە خۆم ڕزگار بکەم؟ نەخێر، ئیتر دەربازبوون نییە. ڕزگار بوون ئەستەمە. تۆی تر دەبێت لای پەروەردگارت ئامادەبیت و لەوێ ئۆقرە بگریت بۆ لێپرسینەوە. لەو ڕۆژەدا ئادەمیزاد هەواڵی هەموو ئەو کار و کردەوانەی پێ دەدرێت کە دەستپێشکەری کردووە یاخود بەتەما بووە بیکات و دوای خستووە یاخود هەواڵی کردەوەی ڕابردووی و ئاسەواری دوای خۆی پێ دەدرێت. بەڵکو ئینسان خۆی شایەتە بەسەر خۆیەوە، ئەندامەکان شایەتن بەسەریەوە. هەرچەندە چەندەها پاکانە بکات و بیانوو بهێنێتەوە، بێ سوود و بێ کەڵکە. پەلە مەکە و زمانت مەجوڵێنە، بۆ ئەوەی پەلە بکەیت لە وەرگرتنیدا. بەڕاستی لەسەر ئێمەیە کۆکردنەوە و خوێندنەوەی. جا کاتێک ئێمە دەیخوێنینەوە، تۆش شوێنمان بکەوە لە خوێندنەوەیدا. پاشان بەڕاستی ڕوونکردنەوەشی لەسەر ئێمەیە. نەخێر وا نییە، زیندووکردنەوە، لێپرسینەوە، هەر دەبێت. دیارە ئێوە ئەم دونیایەتان خۆش دەوێت کە بە پەلە بەسەر دەچێت، قیامەت و بەهەشت پشتگوێ دەخەن و وازی لێ دەهێنن. بە مەرجێک ئەو ڕۆژە ڕوخسارانێک گەشاوە و ناسک و ئاسوودەن، چونکە هەریەکە بۆ خۆی تەماشای پەروەردگاری دەکات لە تەماشاکردنی تێر نابێت. هەر لەو ڕۆژەدا ڕوخسارانێکی تر ڕەشدا ژیرساو و گرژ و تاڵ و دێزن، چاوەڕوانن کارەساتێکی پشت شکێنیان بەسەردا بهێنرێت. نەخێر، ئەو خەڵکە هەروا ژیانیان بەردەوام نابێت، بەڵکو کاتێک دێت کە ڕۆحی یەک بە یەکەیان دەگاتە گەرووی، ئەوسا دەوترێت کێ فریادڕەسیەتی؟ بەڵام لەو کاتەدا ئەو کەسەی لەسەر مەرگدایە دڵنیایە کە ئیتر هیچ شتێک فریای ناکەوێت و کاتی ماڵ ئاواییە ئیتر قاچ و لولاق بە یەکدا دەئاڵێن ئەو ساو لەو ڕۆژەدا بۆ لای پەروەردگارت ڕا پێچ دەکرێیت و دەبرێیت نە بڕوای هێنا و نە نوێژێکی بە جوانی خوێند بەڵکو بڕوای نەهێنا و پشتی تێکرد، پاشان هەموو جار بە لەنجە و لار و خۆبادانەوە دەگەڕایەوە بۆ ناو کەس و کاری و کەشخەی دەکرد، جا ئەم دۆزەخە بۆ تۆ شیاوترە و لەبارترە، پاشان هەر ئەو سزایە بۆ تۆ شیاوترە و لەبارترە. ئایا ئادەمیزاد وا دەزانێت هەروا وازی لێ دەهێنرێت بە خۆڕایی لێپرسینەوەی نابێت؟ باشە ئایا کاتی خۆی نوتفەیەک نەبووە لە مەنی، کە دەڕژێنرایە شوێنی خۆی کە منداڵدانی دایکە، پاشان خۆهەڵواسەرێک بوو گەشەی کرد و ڕۆح و دەزگاکانی دەرەوە و ناوەوەی بە ڕێک و پێکی پێ بەخشی، ئینجا هەر لەو مەنییە هەردوو جووت نێر و مێی دروست کردووە کە تەواوکاری یەکترن. ئایا ئەو زاتەی ئەوە بکات ناتوانێت مردووەکان زیندوو بکاتەوە؟